خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز ئەم کاتە و هەموو کاتێکتان شاد فەرموون لەگەڵ بەشی یەکەم لە ئاڵلقەی سیهشتامین لە کتێبی هەنری کیسینگەر ڕۆسفلد و وڵسن کۆتایی جەنگی ئەمریکا و ئیسپانیا هاوکات بوو لەگەڵ گەیشتنی تیۆدۆر ڕۆسفلد یەکەمین سەرۆک لە دوای باوکانی دامەزرێنەرەوە کە بێرۆکەی هامڵتن زیندوو بکاتەوە سەبارەت بە مامەڵەکردن لەگەڵ هاوسەنگی هێزەکاندا بەو پێیەی تاکە خەسڵەتی پەیوەندییە نێودەوڵەتەکانە و دەست بکە بە دیاریکردنی ڕۆڵێک بۆ ئەمریکا لە پێکاتەی ئەو هاوسەنگەدا. بە پێچەوانەی ئەوانەی پێشتریش و زۆربەی ئەوانەی دوای خۆیشی وەک خاوەنی پەیامێکی جیهانی سەیری وڵاتە یەکگرتووەکانی نەئەکرد بەڵکو وەک زلهێزێک. ڕەنگیشە وەک بەهێزترین زلهێز. پەیامەکەشی لەوەدا ئەبینی کە پارێزەری هاوسەنگی جیهانییە وەک چۆن بریتانیا پارێزەری هاوسەنگی بوو لە ئەوروپادا. ئارامی نەمابوو بەرامبەر بە زۆر لە بیر و باوەڕەکانی ئەمریکاییەکان سەبارەت بە سیاسەتی دەرەکی. ڕۆسفێڵد دژی کاریگەری گریمانەیی یاسای نێودەوڵەتی ڕاوەستایەوە ئەوەی وڵاتان بە توانای خۆیان نەتوانن داکۆکی لێ بکەن خەڵکانی تر داکۆکی لێ ناکەن ڕقیشی لە چەمکی داماڵینی چەک بوو کە لە ئەژەندەی نێودەوڵەتیدا سەری دەرخست بوو ئەو ڕاستیەی هێزێک لە پشتیەوە نەبێت خراپەیە بەڵکو ئازارەکەی لەو هێزە زیاترە کە جیایە لە ڕاستی ڕۆسفەلد بە گرتنەبەری سیاسەتێکی واقعبینانەی تایبەت بەخۆی لە ساڵی 1970دا بە داگیرکردنی کۆریا قایل بوو لەلایەن ژاپۆنەوە چونکە کۆریا نەیەتوانی داکۆکی لە خۆی بکات و وڵاتێک یان چەند وڵاتێکیش نەبوون ئامادەبن بۆ سەرکێشی داکۆکی لێکردنی. کۆریا بە دڵنیاییەوە موڵکی ژاپۆنە، بێگومان بە گۆرەی بەڵێننامە ڕێکەوتن هەیە لەسەرەوەی کۆریا بە سەربەخۆیی بمێنێتەوە، بەڵام کۆریا نەیتوانی بەڵێننامەکە بسەپێنێ. گریمانەی ئەوەش زۆر دوورە کە هیچ دەوڵەتێک ئەوە پێشکەش بە کۆریا بکە کە کۆریا خۆی نەیتوانیوە پێشکەش بەخۆی بکە. لەم کەشەدا ڕۆزفلد پەرەی بە شتێکدا کە دواتر بە موتەلازیمای ڕۆزفلد بۆ ڕێبازی مۆنرۆ ناسرا. کە بانگەشەی بۆ مافی ئەمریکا کرد لە دەستوەردانە نیوەی ڕۆژاوای گۆزەوی نەک تەنها بۆ ڕێگرتن لە دەستوەردانی دەرەکی وەک بنەماکەی مۆنرەوەی گوت بەڵکو لە سەرو ئەوەشەوە بۆ پاراستن و پارێزگاری کردن لە بەرژەوەندی نێودەوڵەتی وڵاتەیە گرتووەکان. لە ماوەی سەرۆکایەتی ڕۆزفێڵدا وڵاتەیە گرتوەکان دەستی وەردایە هاییتی، هەروەها سەرپەرشتی شۆڕشێکی کرد لە پەنەما کە بووە هۆی جیابوونەوەی پەنەما لە کۆڵۆمبیا بنچینەی تەواوکردنی کەناڵی پەنامایشی دانا بناغێکی داڕشت بۆ چاودێریەکی دارایی بەسەر کۆماری دۆمینیکانەوە لە ساڵی 1960دا هێزی ئامریکایی نرد بۆ داگیرکردنی کوبە. ڕۆزفێڵد بە بڕواکردنەوە بەوەی وڵاتە یەکگرتووەکان ناتوانێ بە پیادەکردنی چاکەخوازی شارستانیانە لێپرسراویە نێو دەوڵەتەکانی خۆی کۆتوبند بکە، کەوتە بەشداری پێکردنی چالاکانەی وڵات لە پرۆسەی هاوسەنگی جیهانیدا. کاتێکی ژاپۆن و ڕووسیا لە ساڵی 1940 چوونە جەنگەوە بەرامبەری لە ژاپۆن نەگرت ئەگەر چیەیزانی بە پێی پێوەرە هاوچەرخەکان دەستدرێژکارە چونکە لەوە ترسا سەرکەوتنی ڕووسیا بواری بۆ بڕەخسێنێ کۆنتترۆلی ئاسیا بکات و دواتریش هەڕەشە لە هاوسەنگی هێزەکان بکە لەسەر ئاستی جیهان. بەڵام ئەم نیگەرانیە جیۆپۆڵتیکەی نەگۆڕی بۆ هەڵمەتێکی سەربازی بۆ سەر ڕووسیا. لەبری ئەوە و بە جێبەجێکردنی بنچینەکانی هاوسەنگیی ڕۆزفێڵت سەرەڕای ئەوەی ئەیویست ڕووسیا لاواز بکا، لەبەردەم بێرۆکەیەکدا وەستا سەبارەت بەوەی شکستی ڕووسیا بگاتە خاڵێک تیایدا هەڕەشەی ژاپۆن جێگای هەڕەشەی ڕووسیا بگرێتەوە. بۆیە نوێنەرانی هەردوو لایەنی بەشەڕهاتووی بانگهێشت کرد بۆ ماڵی خۆی لە ئۆستەربای لە نیۆیۆرک کە لەوێ وەک نێوەند کەوتە نێوانیانەوە و دواجار گەیشتە ڕێککەوتننامەی پۆرتسمۆس. چارەسەرەکە پشتی بە گریمانەیەکی هاوسەنگی هێز بەست لە ئاسیادا کە ژاپۆن بە پاڵپشتی بریتانیا هاوتای ڕووسای ئیمپریالیستی ببێتەوە و وڵاتە یەکگرتووەکانیش هاوسەنگی کۆتایی لە نێوان هەردوو لایەن لە ئاسیادا لە دەستی خۆیدا بهێڵێتەوە وەک چۆن بریتانیا هاوسەنگی هێزەکانی ئەوروپا ئەپارێزێت. هەرەم ڕێبازە جیۆپۆلتیکیە خۆشی هەڵوێستی ڕۆسفلدی لە جەنگی جیهانی یەکەم دیاری کرد. لەو کاتەدا کە کۆشکی سپی بەجێهێشتبوو ماوەیەکی زۆر بەر لەوەی سەرۆک وێدرۆ وێڵسن بڕیاری لێبدا ئەم ڕای لەسەر ئەوە بوو لایەنی بریتانیا و فەرەنسا بگیرێت لە جەنگدا. ڕۆزفێڵد لەوە ترسا کە ئەڵمانیای براوە لە جەنگدا بکەوێتە ملە تاچکێ بەسەر نیوەی ڕۆژاواوە کە ئەو نیوەیە بە سەرکەوتنی ئەڵمانیا ئەو پارێزگارییە لەدەست دەدا کە هێزی دەریایی بریتانیا بۆی فەراهەم کردووە. ئەگەر لەو کاتەشدا ڕۆسفڵ سەرۆک بووە ئەوە هەوڵی یەکلاییکردنەوەیەکێدا هاوشێوەی ڕێکەوتنامەکەی پۆرتسمۆس کاریشی بۆ ئەوە کرد توانای ئەڵمانیا بۆ پاوانکردنی ئەوروپا کەم بکاتەوە. هاوکاتیش وەک فاکتەرێگەی هێشتەوە بۆ ڕاگرتنی هاوسەنگی نوێی هێزەکان. هیچ هەوڵێک نادرا بۆ لابردنی حکوومەتەکانی وڵاتانی دوژمن یان دووبارە هێڵکێشانەوەی سنوورە سیاسییەکان لەسەر بنەماگەلێکی وەک مافی چارەی خۆنووسین. بەڵام ڕۆزفێڵد لە دەسەڵاتدا نەمابوو، لەبری ئەو سەرۆکێک بە مێشکێکی تەواو جیاوازەوە لەکاردا بوو، کە بیروباوەڕەکانی بوون بە بناغەی سیاسەتی دەرەکی ئەمریکا بە درێژایی ماوەی دوای خۆی تا کۆتایی سەدەی بیستەم. ویڵسۆن سەرکردایەتی وڵاتە یەکگرتووەکانی کرد بەرەو جەنگ لە پێناوی کۆمەڵێک بنەمادا کە لەگەڵ ئەزموونی مێژوویی ئامریکادا زیاترە گونجان تا لەگەڵ هاوسەنگی ئەوروپاییدا. ئەبێ هەر دەوڵەتێک بیەوێت لە سیستەمێکی هاوسەنگیدا بەشداری بکە باوەڕی بەوە هەبێ کە بەرەو ڕووی هەڕەشەیەکی ڕاستەقی نەبووتەوە خۆی بەتەنها ناتوانێ مامەڵەی لەگەڵدا بکە. بەڵام لە ساڵی هەزار و نۆ سەد و چواردە دا نە ئەتوانرا گەلی ئامریکا بەوە قایل بکرێ کە هەر گۆڕانکارییەک لەو هاوسەنگیەی ئەوروپا کە لە ئارادا بوو هەڕەشەیە لە ئاسایشی ئامریکا. هەرچەندە ئەگەری زۆریش هەیە مێژوو یادی ڕۆزفێڵت وەک وردبینترین سەرۆکی ئامریکا بکاتەوە لە بواری ناسینی تەحەدای بنەڕەتی سیاسەتی دەرەکی ئامریکادا، بەڵام، دواجار بیروباوەڕەکانی وێڵسن سەرکەوتن چونکە وێڕای بوێری و بڵندیان لە گوێی خەڵکانی تردا پیادەکردنی چەند ڕاستیەک بوون لە سەراستی جیهان کە لە ماوەی یەک سەدە لە گۆشەگیری ئەمریکا ناوبانیان دابەوە یەکەمین کاردانەوەی وڵسن بەرامبەر هەڵایسانی جەنگی جیهانی یەکەم گۆشەگیربوونێکی کلاسیکیانە بوو لە هەشتی دوازدەی هەزار و نۆ سەد و چواردە دا بانگهێشتێکی ڕۆزفێڵتی ڕەتدایەوە سەبارەت بە خۆپڕچەککردن، چونکە وەهای دانا کە ئەو ئاگرەی لە ئەورووپادا کەوتۆتەوە جەنگێکی لەخۆ گرتووە، هۆکارەکانی پەیوەندییان بە ئێمەوە نییە و چونکە دەرفەتێکمان نەداتێ بۆ دۆستایەتی بەستن و خزمەتکردنی پاک و بێگەرد. بۆ ڕاگرتنی هاوسەنگی هێزەکان لە ئەوروپادا و پتەوکردنی لەبری ئەوە ویلسن کەوتە وەلانانی هاوسەنگی هێزەکان و سیستەمی وێستفاڵی پێکەوە سێمانیش بەر لەوەی ئەمریکا بچێتە جەنگەکەوە ویلسن لە 22 دوازدە 1970دا تاکە دەرەنجامی پەسەندکراوی بەم شێوەیە پێناسە کرد ئەو پرسیارەی ئاشتی ئایندە و سیاسەتی جیهان لەسەریەوە سێدەوەیە کە ئایا جەنگی ئێستا ململانێیەکە لە پێناوی ئاشتیەکی دادپەروەرانە و دڵنیاکار یان تەنها بۆ دۆزینەوەی هاوسەنگیەکی نوێی هێزەکانە هەبێ کۆمەڵگایەکی بەهێز هەبێ نەک هاوسەنگیەکی هێزەکان لە بری کێبەرکێی ڕێکخراوەوە ئاشتیەکی هاوبەشی ڕێکخراو هەبێ چونە ناوجەنگ بوو بە چرکەساتی پێناسەکردنی سیاسەتی دەرەکیی بۆ ئەمریکا و بەهۆی ڕۆڵی ڕوود لە گەشەی ئەمریکاوە بۆ هەموو جیهان پاش لە سەدەیەکیش لە سەرزەنشتکردنی سازانی نێودەوڵەتی وێستڤالیانە وڵاتە یەکگرتوەکان دەرفەتێکی دۆزیەوە بۆ سەر لە نوێ داڕشتنەوەی ئەو جۆرە سازانە ئەمریکا ئەوەی نەویست لە گۆڕەپانی نێودەوڵەتیدا تەنها وڵاتێکی تر بێت وەک هەموو ئەوانەی تر کار بۆ بەدیهێنانی بەرژەوەندیە نەتەوەییەکانی خۆی بکا. ڕێبازی مۆنرۆ ئەو جۆرە هاوتابوونە ئەخلاقی ڕەت دەکردەوە کە وڵاتە یەکگرتوەکانی لە ڕووی ئەخلاقیەوە ئەخستە هاوشانی وڵاتانی تر. لەبەرئەوەش کە ئەرکی وڵاتە یەکگرتوەکان بەپێی شێوە دەربڕینی وێڵسن، لە ئاستێکی ئەخلاقی زۆر باڵادا بوو بۆیە تاکە مەبەستی ڕەوای ئامریکا لە چوونە جەنگدا پێکهێنانەوەی جیهان بوو لەسەر شێوەی خۆی وڵاتە یەکگرتوەکان هەتا ماوەیەکی زۆر بەشداری لە گەمەی نێودەوڵەتیداکە بە مەرجێک لە پێگەیەکدابێ بتوانێت سەر لە نوێ ڕێساکان دابڕێژێتەوە بۆیەش وێڵسن مەبەستەکانی جەنگی بەم دەستەواژانە ناسان. ئێمە بەختەوەرین لە شەڕماندا لە پێناوی ئاشتی یەکجارەکیدا بۆ جیهان. ئەبێ جیهان بکرێتە پەناگەیەک بۆ دیموکراسی. هەروەک ئەبێت تۆوی ئاشتی لەسەر ئەو بناغانەی ئازادی سیاسی بڕێژرێ کە تاقیکراونەتەوە. بە ڕەتدانەوەی بێرۆکەی بەرژەوەندی نەتەوەیی بەو پێیەی پێوەرێکە بۆ خۆپەرستی نەتەوەیی پێوەرێکی نوێی داهێنا. ئەمە چرخێکە پێویستی بە سیستەمێکی نوێ هەیە بۆ کاروبارەکان کە پرسیارەکان ئەوە بن، ئایا ئەمە ڕاستە؟ ئایە ئەمە ڕەوایە؟ ئایا ئەمەیە بەرژەوەندی مرۆڤایەتی؟ ویڵسن سێ بێرۆکەی سەرەکی داڕشت کە سیاسەتی دەرەکی ئەمریکا دواتر پشتیان پێبەستن. لە پلەی یەکەمدا پێکەوە گونجان سیستەمی سروشتی کاروباری نێودەوڵەتییە. ئەو کێشانەی لە مێژووشدا هەژاندوویانە نە شەرەفمەندانە و نە گرنگن، وەک دواتریش جۆرج بونیادی ویڵسۆنیزم شییەکاتەوە. ئەبێ بە پلەی دووهەم بێن دوای ئارەزووی جیهانێکی ڕێکخراو کە توندوتیژی نێودەوڵەتی نەیشڵەقێنێ. دووهەم، گۆڕانکاری لە ڕێی هێزەوە پەسەند نییە، هەموو گۆڕانکاریەکان ئەبێ لە ڕێی ڕێوشوێنێکەوە بکرێن کە پشت بە یاسا یان بە شتێکی یاسایی ببەستن. بە جۆرەی ئەوەش کە خوا مافی چارەی خۆنووسینی بەخشیوە بە خەڵک خۆیان کەواتە دەوڵەت لەسەریەتی پشت بە دیموکراسی و مافی چارەی خۆنووسین ببەستێ. لە کۆتاییشدا بە جۆرەی وڵسن هەر نەتەوەیەک لەسەر ئەم بنەمایانە خۆی دامەزراندبێ هەرگیز ڕێگای جەنگ هەڵنابژێرێ. ئەو وڵاتانەش کە ناتوان پابەند بن بەم پێوەرانەوە زوو بێ یان درەنگ جیهان دەئاڵێننە ململانێیەکەوە بەوەش کردنی جیهان بە باوەشێکی دڵنیا بۆ دیموکراسی دەرەنجامی ژیریە نەک تەنها خواستێکی ئەخلاقی بێ بە جۆرەی ئەوەش کە کۆمەڵگا دیموکراتەکان بەپێی ئەو تیۆرە هەرگیز بەشەڕ نایەن کەواتە بواریانە بێ قورسایی خۆیان بخەنە سەر ئەو کێشانەی ئاستی ژیانی مرۆڤایەتی تۆمەترەکەن کۆمەڵگا دیموکراتەکان بە بۆچوونی وڵسن هیچ بەرژەوەندێکی شەرعیان نییە بێجگە لە پێشخستنی بەها ژیانیەکان یەکێک لە مفارەقەکانی ئەم چرخە ئەوەیە کە داکۆکی ئێستا لەو بیر و باوەڕانە زۆر جار لە دەرەوە وەها لێگەدرێتەوە کە بریتە لە نیازی فراوانخوازی ئامریکا و ئارەزوویەکی ئامریکاییە بۆ فڕێدانی سەنگی خۆی وەک زلهێزێک. لە ڕاستیشدا زۆر لە مێژ بوو ڕادەی شیاوی پیادەکردنی سیمبولی ئامریکایی بەسەر ناوچەکانی تریجی هەندە لە سەتای دامەزراندنی کۆماریەوە پرسێکی بنەڕەتی ئەمریکا بوو. ئەو داهێنانەی ویلسۆنیش وەرگێڕانی ئەو شتە بوو کە تا ئێستا بە شارێکی بریقەداری سربەرزاییەک ئەناسرێ بۆ هەڵمەتێک بە مەبەستی بڵاوکردنەوەی ئەو بەهایانە بە بەخشینی سروش بە خەڵکانی تر لەبارەی نمونە ئەخلاقیەکەی ئەویش لە ڕێی سیاسەتێکی دەرەکی چالاکەوە نەیارەکانیشی بەرەنگاریان نەکرد چونکە گومانیان هەبوو لە پەیوەندی جیهان بە بەهاکانی ئەمریکاوە بەڵام لەبارەی چۆنێتی بە ئەنجام گەیاندنی ئەو بەهایانەوە بۆ چوونیان جیاواز بوو کە پێیان وابوو پەیامی ئەمریکا لە ڕێی جوانکردنی شێوەی دامەزراوە ناوخۆییەکانیەوە بەدی دێ نەک بە بەهەدەردانی سامانەکەی لە سەرکێشی دەرەکیدا. لە ڕاستیدا گۆشەگیرەکانی ساڵانی بیستەکان گوزارشتیان لە سیاسەتی دەرەکی ئەمریکای سەدەی نۆزدەهەمی دوای سەرۆکایەتی جەیمس مۆنرۆوە کرد. کە پرۆفیسۆر وڵتەر ڕاسڵ مید بە ناوی ئەندرۆ جاکسۆنەوە بە جاکسۆنیزم ناویێبر جاکسۆنیش یەکەمین سەرۆک بوو لە ناوچەیەکی دووری ئەمریکاوە بێت و دامەزرێنەری پارتی دیموکراتی نوێیە باوکانی دامەزرێنەر وەچەی چینە ئەرستۆکراتەکان و چینی ئەو بازرگانانە بوون کە خاوەنی بەرژەوەندی نێودەوڵەتی بوون لایەوان سیاسەتی دەرەکی هامڵتۆنستی بە گەمەکردن بە هاوسەنگی هێزە ئەوروپاییەکانەوە بۆ پاراستنی دەوڵەتی ساوای ئەمریکا کارێکی لۆژیکی بوو. ئاندرۆ جاکسون نوێنەری ئامریکایەک بوو کە پشتیە کردە ئەوروپا و ڕووە و ڕۆژاوا پەلی هاویشت. بۆچوونەکانی پێشەواکان و چینی کرێکاری ئەو کاتێکی دەرەبڕی بە تایبەتی لە شارۆچکەکاندا. لە بیستەکاندا جاکسۆنیزم سەرەتا دژی وێڵسۆنیزم وەستا کە دواتر لە کاتی جەنگی جیهانی دووهەم و شەڕی سارددا پەیمانی لەگەڵدا بەست و پاش تەواوبوونی شەڕی ساردیش گەڕایەوە بۆ بنەماکانی پێشوو. وڵسۆنیزم ئەیویست بەشداریکردنی چالاکانە لە کاروبەری نێودەوڵەتیدا سیستەمی نێودەوڵەتی پێک بهێنێ. لە سییەکاندا ئەتوانرا ویڵسۆنیزم بە پێشێلکردنی یاسای نێودەوڵەتی یان مافی مرۆڤ تەیار بکرایە، بەڵام ڕەفتارەکانی ژاپۆن یان ئەڵمانیا لە سییەکاندا جاکسۆنیزمیان زۆر پەست نەکرد، بەڵکو جاکسۆنیزم بە گشتی دژی ملنانی ڕۆزفێڵد بوو بۆ خۆهەڵقورتان لە ئەوروپادا. بەڵام کاتێک هێرش کرایە سەر پێڕڵ هاربر بەو تەحەدا گەورەی لەو هێرشەوە بەرە ڕووی ئاساییشی ئەمریکا بۆوە وەڵسۆنیستەکان و جاکسۆنیستەکان بوون بە خاوەنی پرسێکی هاوبەش هەردوو لایەن لەسەرەوە پێکاتن کە لە ناوبردنی نازیەت و خۆبەدەستەوەدانی بێمەرجی ژاپۆن و ئەڵمانیا تاکە ئەنجامێکی پەسەند کراون. لە کاتێکیشدا وڵسن ناچار بوو پاشتەوابوونی جەنگی جیهانی یەکەم و بۆ چوون و بەرژەوەندیەکانی هاوپەیمانە ئەوروپاییەکانی بەهەند وەربگرێت. وڵاتە یەگرتوەکان پاش تەوابوونی جەنگی جیهانی دووهەم هێندە بەهێز بوو کە دەستی هەردوو سەرۆک فرەنکلین ڕۆسفلت و هاری ترۆمان واڵا بوو بۆ دامەزراندنی ژینگەی نێودەوڵەتی بە پێی بنەماکانی ئامریکا. ئاسایشی هەمووان و مافی چارەی خۆنووسینی نەتەوەیی و نەهێشتنی کۆلۆنیالیزم لە ڕێی دامەزراندنی نەتەوە یەکگرتووەکانەوە. لە کانوونی دووهەمی هەزار و نۆ سەد و چل و یەک دا ڕۆزفێڵد ئەوەی ڕاگەیاند کە ئامانجەکانی سیاسەتی ئامریکا بریتین لە چوار ئازادییەکە، ئازادی بۆچوون و ئایین و ئازادبوون لە کەموکورتی و لە ترس، لە هەموو شوێنێکی جیهاندا. بە واتایەکی تر، وڵاتەیەکگرتووەکان ئەو بەرگەی پۆشی کە جۆن کوینسی ئادامز زۆر خەڵکی لێ وریا کردەوە. بەرگی قارەمان و بارگریکار لە ئازادیخوازان لە هەموو شوێنێکدا ئەم خەسڵەتە گۆشەگیریانەی ئەمریکا کە لە سەدەی نۆزدەهەمدا شیردەری گۆشەگیری ئەمریکا بوون هەر خۆیان لە سەدەی بیستەمدا شیردەری پەیامە جیهانبینیەکەی بوون.